پەنجەرەی دووەم سەمای بەرباران شانازیت پێوە دەکەم گەر تا ئێستا کەس پێی نەگوتیت کە شانازیت پێوە دەکەم ئەوە من پێت دەڵێم کە شانازیت پێوە دەکەم چونکە تا ئێرەت هێناوە و بەردەوام بوویت لە ژیان شانازیت پێوە دەکەم کە خۆتت گرتووە و بەرگەت گرتووە لەو کاتانەی کە دڵت پارچە پارچە بووە شانازیت پێوە دەکەم کە هەوڵی بۆ دەدەیت تەنانەت لەو کاتانەی کە دەشزانی زۆر سەختە بۆت. خۆت بە بچووک نەیەیتە بەر چاو و گوێ مەدە بەو کەسانەی کە گەشەکردنی تۆ نابینن و تەنها خۆڵەکە دەبینن و ڕەگەکانی تۆ نابینن کە بە ژێر ئەرزەکەدا بڵاوبوونەتەوە. مەهێڵە کە دوا بکەویت بەهۆی قسەی ئەو کەسانەی کە بەردەوام شکستەکانت بە بەرچاودا دەدەنەوە و باسی ڕابردووت بۆ دەکەن. تۆ هەر سەیری پێشەوەت بکە. شانازی بە خۆتەوە بکە. تۆ هەتا ئێرەت هێناوە، دەی شانازی بەمەوە بکە. تا ئێرەت هێناوە دەتوانیت زیاتریش بڕۆیت، بەختەوەریش ڕۆژێک دێت تۆ دەدۆزێتەوە هەر وەک چۆن خەمباری تۆی دۆزیوەتەوە ناڤێسا. وا دەڵێیت زۆری ویست تا ئەوەم بۆ دەرکەوت کە هەموو شتێک لە ژیاندا مەرج نییە جوان بێت، هەموو ئەو کەسانەی کە هەستێکی قووڵت پێ دەبەخشن و خانوو لە دڵتا دەکەنەوە فێربووم کە مەرج نییە. کە ئەم کەسانە بۆ هەمیشە لات بمێننەوە. هەندێک جار خەڵکی بۆ ئەوە ناهێنە ناو ژیانمانەوە کە بۆ هەمیشە بمێننەوە، بەڵکو بۆ ئەوە دێنە ژیانمانەوە کە فێری عەشقمان بکەن، کە فێری خۆشەویستیمان بکەن، کە فێرمان بکەن چۆن هەست بکەین و دواتر جێمان دەهێڵن. و هەندێک جار هەندێک کەس بۆ ئەوە دێنە ژیانمانەوە کە فێرمان بکەن کە چۆن هەست نەکەین، کە چۆن فێر ببین خۆمان ورد نەکەین، ئەوان دەڕۆن، بەڵام وانەکانیان دەمێننەوە. یان هەندێک پێیان باشترە کە بڵێن، برینەکانیان دەمێننەوە. ئەو شتە دەمێنێتەوە کە فێریان کردووین، هەرچەندە ئەم قسەیە ڕەنگە تەنها بۆ دڵدانەوەی خۆمان بێت، کە دەڵێین ئەوەی گرنگە ئەو وانەیەی کە فێرمانی دەکەن، نەک مانەوەی خۆیان، بەڵام ئیتر باوەڕیشمان بەم قسەیەی خۆمان نەبێت، هەر وا دەڵێین. بۆشایی ڕۆمی دەڵێت، لە دڵتا مۆمێک هەیە کە ئامادەیە بۆ پێیبوون و درەوشانەوە، لە ڕۆحتدا کەلێنێک و بۆشاییەک بوونی هەیە، ئامادەیە بۆ ئەوەی پڕ ببێتەوە، هەستی پێ دەکەیت، وانییە؟ هەست بەوە دەکەیت کە دوورکەوتیتەوە لە ئەزیزەکەت، بانگی بکە با پڕت کاتەوە، با ئەم ئاگرەی ناخت دابگیرسێنێ. گەشتن، هەست بە هەڵوەرین دەکەیت، هەست دەکەیت کە هەموو پارچەکانی ڕوحت لەدەست دەدەیت، ورد بوویت، هەموویت لەدەست داوە، هەر پارچەیەکی ڕوحت لە کەلێنی دڵی کەسێکدا بەجێ ماوە و نەیانداوەتەوە بە تۆ، بەڵام هەست بە بەتاڵی ناکەیت، هێشتا هەر بە پێوەیت، هەر خۆتت ڕاگرتووە. چونکە دڵنیای ئەو پارچانەی کە لە ڕۆحت دروست بوون و ئەو بۆشاییانەی کە دروست بوون بە شتی جوانتر و پارچەی ئەفسوناوی تر پڕیان دەکەیتەوە وەکو جارەکەی حەوشەی ماڵەکەت هەموو گەڵا زێڕینەکان هەڵدەوەرێن لە لقەکانتەوە بەڵام هەموو وەرزێک بە گەڵای نوێ و سەوزترەوە جێگەی گەڵاکانی تر پڕ دەکەیتەوە و لە کەلێنەکانی ڕۆحتەوە گوڵی جوانتر و گەشتر دەردەکەیت. ببورە. مێگ جارڤس دەڵێت لە خەڵکی ببورە، بەڵام ئەمە مانای ئەوە نییە کە ڕەفتارەکانیان قبوڵ بکەیت و متمانەیان پێ بکەیتەوە. کە لێیان دەبورم، بۆ خاتری خۆم لێیان دەبورم، نەک لەبەر خاتری ئەوان. لێیان دەبورم بۆ ئەوەی گرنگیان پێ نەدەم و بەردەوامی بە ژیانی خۆم بدەم. جورئەت. تەنها ئەوانەی کە جورئەتیان هەیە شکست دەهێنن، چونکە ئەوان دەترسن، تەنانەت نایەنە ناو یارییەکەشەوە. هونەر نییە، ڕقلێبوونەوە ئاسانە، خۆشویستن سەختە، کۆڵدان ئاسانە، بەردەوامی سەختە. بوون بە شەیتان هونەر نییە، بوون بە مرۆڤ هونەرە. هیچ هونەری تێدا نییە، کە کێشا بنێینەوە، هونەر ئەوەیە کە دڵی شکاوی خەڵک چاک بکەینەوە. دڵتەنگی ئاساییە، وا تێگەیەنراوین کە دەبێ هەمیشە خۆشبەخت بین، کە هەمیشە ئاسوودە بین، بە بەردەوامی مرۆڤێکی شاد بین. وا تێگەینراوین گەر هەمیشە شاد نەبووین کەواتە کێشەیەکمان هەیە و کێشەکەش لە خۆمانەوەیە. وا فێرکراوین کە گەر دڵخۆش نەبووین، ئەوە مانای ئەوەیە کە ئێمە کەسێکی نەخۆشین کە تێکچووین کە هەڵەیەکمان تێدا هەیە، وا پەروەردەکراوین کە نابێ و ناکرێ دڵتەنگ بین، کە ئەم شێوەیە بیرکردنەوەیە، پێچەوانەی سرووشتی مرۆڤ بوونە، زۆر ئاساییە کە مرۆڤ دڵتەنگ بێت، کە ئازاری هەبێت، کە تووشی نائاسوودەیی ببێت، زۆر ئاساییە کە مرۆڤ هەمیشە دڵخۆش نەبێت و لە هەموو کاتێکدا شاد نەبێت ئەمە سروشتی مرۆڤە، دڵتەنگیش دەبیت و شادیش دەبیت، دڵتەنگبوون بە هیچ شێوەیەک نیشانەی لاوازی نییە، بە هیچ شێوەیەک مانای ئەوە نییە کە تۆ لاوازیت، بۆیە دڵتەنگ دەبیت مانای ئەوە نییە کە تۆ کێشەیەکت لە مرۆڤ بووندا هەیە بۆیە دڵتەنگیت، مرۆڤ هەموو جۆرە هەستێکی هەیە و ئاساییە کە هەموو هەستەکانی خۆی دەرببڕێ و مافی خۆیەتی، کە بێ شەرم و بێ هەستکردن بە تاوان دەریان بخات، بێ ئەوەی کە دژی ئەو هەستانەی بیتەوە دەریان ببڕیت. دەبێ دڵتەنگی و شادییەکانمان هەردووکی وەکوو یەک قبووڵ بێت و لامان ئاسایی بێت. قبووڵکردنی دڵتەنگی مانای ئەوە نییە کە هەوڵ بۆ شادی نەدەین، بەڵکوو مانای ئەوەیە کە هەست بە کەمی و لاوازی نەکەین لەو کاتانەی کە دڵتەنگین. ناتوانین. تۆ دەتوانی دەستەکانم ببەستی، قاچەکانم ببەستی، دەمم ببەستی، بەڵام بۆ هزرم هەرگیز ناتوانی. ڕۆژێک دێ لە هزری من، لە هزری تۆ، هەزاران باڵندەی سەمەرە سەر دێننەوە دەرەوە و بە ئاسماندا بڵاو دەبنەوە. ژان پۆڵ سارتەر. پێویستم بوو. سوپاس بۆ ئەو ئازارەی کە تووشت کردم، سوپاس بۆ ئەو برینانە، بۆ ئەو تراژیدیایە، پێویستم پێی بوو. پێویستم بەم برینانە هەبوو، پێویستم پێ بوو بۆ ئەوەی ببم بەو شتەی کە ئێستا هەم. خۆرئاوابوونەکە لەسەر کورسییەکە دانیشتبوو، سەیری خۆرئاوابوونی دەکرد، وەک ئەوەی یەکەم جاری بێت کە دیمەنێکی ئاوا ببینێت. زەردەخەنەیەکی زۆر جوانی کرد کە پێشتر ئەو جۆرە زەردەخەنەیەم لێ نەبینیبوو. چاوەکانی گەش بوونەوە، ڕووی وەرگێرایە لای من، زانیم کە دەیەوێ شتێک بڵێت. سەیری کردم، ڕووی کردە خۆرئاوابوونەکە و وتی، ئیتر من دەمەوێ ڕووە جوانەکەی ژیان ببینم. دەزانم کە شتی ناشرین زۆرە، بەڵام من دەمەوێ ئیتر سەیری لایە جوانەکەی ژیان بکەم. دەنگی نزم بوویەوە و کەمێک هەستم بە لەرزینی دەنگەکەی کرد. گەشەی چاوەکانی کز بوون. دەیویست شتێکی تریشم پێ بڵێت، بەڵام ئەمجارە سەیری نەکردم. سەیری ئەوی کرد. لە ژێر لێوەوە دەمی دەجوڵاند. ماندوو بووم. ماندوو بووم لەم هەموو ناشیرنییە. لەم هەموو تاریکییە. ئایا ئەمە تاوانە کە ئەوەم بوێت؟ بە دەنگێکی پڕ لە بێدەسەڵاتییەوە، کە موچڕکێکی بە لەشمدا هێنا گوتی. ئیتر من دەمەوێ لایەنە جوانەکەی ژیان ببینم. باڵی شکاو باڵی باڵندە مەشکێنە و دواتر پێی بڵیت کە بفڕۆ دڵێک مەشکێنە و دواتر پێی بڵیت عاشق بە ڕۆحێک ئازار مەدە و دواتر پێی بڵیت کە بەختەوەر بە تەنها هەڵە و خراپەی خەڵک مەبینە و چاوەڕێی ئەوە بیت کە باشترینی تۆ ببینن، حوکم لەسەر خەڵکی مەدە و دواتر چاوەڕێی ئەوە بیت کە لەگەڵت بمێننەوە، یاری بە ئاگر مەکە و چاوەڕێی ئەوە بیت کە هیچ کارەساتێکی لەدوا نەبێ، ژیان واتە بەخشین و وەرگرتن، تۆ نابێ چاوەڕێی ئەوە بیت کە خراپە ببەخشیت و لە بەرامبەردا چاکە وەربگریت، نابێت چاوەڕێی ئەوە بیت کە چاکە ببەخشیت و لە بەرامبەردا خراپە وەربگرین. ئەی ئایا دەکرێ ئەمە ڕووبدات کە چاکە ببەخشین بەڵام لە بەرامبەردا خراپەت بدەنەوە؟ بەڵێ ئەمە ڕوودەدات، بەڵام نابێ ئەمە بکەینە بیانووی ئەوەی کە وات لێبکات هەر بەردەوام بیت لەسەر کردنی ئەوەی کە دەزانیت هەڵەیە. لۆمەی ژیان مەکە لەسەر ئەو شتانەی کە تۆ خۆت دەیانکەیت، زۆر خۆپەرست و نەزانانەیە گەر وا بکەیت. سێ شت. پاولۆ کۆیلۆ دەڵێت تەنها سێ شت ژیانی تۆ دەگۆڕێت، خەون و ئازار و عەشق. فێربووم ئەوە لە ژیان فێربووم کە هەندێک جار دەکرێت تاریکترین ڕۆژەکان بتگەیەنن بە درەوشاوەترین شوێن ئەوە لە ژیان فێربووم کە هەندێک جار شێواوترین و ئاڵۆزترین مرۆڤەکان دەکرێت باشترین وانەی ژیانمان فێر بکەن ئەوە فێر بووم کە سەختترین و بە ئازارترین ئەو کێشانەی کە تووشیان دەبین دەکرێ ببن بە، پلیکانەیەک و بۆ ئەوەی زیاتر گەشە بکەین ئەوە فێر بووم کە ئەو برین و شکانەی لە دڵدا دروست دەبێت بەهۆی لەدەستدانی هاوڕێ و خۆشەویستەکەت ئەم کەلێنەی دروست دەبێت دەبێتە هۆی ئەوەی کە جێگەی زیاتر بکەینەوە لە دڵماندا بۆ جوانترین کەسەکان کە دێنە ژیانمانەوە. ئەوەم بۆ دەرکەوت کە ئەو شتانەی کە ئێستا بە نەفرەت دەیان بینین ڕەنگە لە دواتردا ببن بە ڕەحمەت. وە ئەوە فێر بووم کە ئەو ڕێگەیەی کە بە کۆتایی دێتە بەرچاومان لە ڕاستیدا ڕەنگە بریتی بێت لە دەستپێکی ڕێگەیەکی تر و پێویست بکات کە لەمەودوا بەم ڕێگەیە نوێیەدا بڕۆین. ئەوەم بۆ دەرکەوت کە گرینگ نییە کە چەندە بارودۆخەکە سەختە، هەمیشە هیوایەک هەر هەیە. گرینگ نییە کە چەندە هەست بە بێهێزی و شکاوی خۆمان بکەین، گرینگ نییە کە چەندە شتەکان بە سەختی دەردەکەون. ئەمە فێربووم کە سەرەرای هەموو ئەمانەش ناتوانین کە کۆڵ بدەین و واز بهێنین، دەبێ بەردەوام بین تەنانەت گەر ترسناکیش دەرکەوێ. تەنانەت گەر واش دەرکەوێ کە هەموو تواناکانمان لەدەست داوە، دەبێ پارچە وردبووەکانی خۆمان کۆ بکەینەوە و بەرەو پێشەوە هەنگاو بنێین، چونکە هەرچی ئێستا کە ئێمە لەگەڵی دەجەنگین ماوەیەکی تر تێدەپەڕێ و نامێنێ و بەسەریدا سەردەکەوین هەتا ئێرەمان هێناوە و دەتوانین بەسەر هەر شتێکی تریشدا سەرکەوین کە لە دواتردا دێتە سەر ڕێگەمان دانیاڵ کۆیپکێ. ڕازی مەبە. ڕازی بوون جیایە لە قبووڵ بوون، ڕازی بوون واتا ئەوەی تۆ ڕازیت بەو شتەی کە ئێستا تێیدایت و نایشتەوێ شتی تر بەدەست بهێنیت و گۆڕانکاری بکەیت و بچیتە قۆناغێکیی بەرزترەوە، بەڵام قبووڵ کردنی ئەوەی کە هەین مانای ئەوەیە کە ڕازی ببین بەوەی کە ئاواین، قبووڵمانە کە چین، بەڵام مانای ئەوە نادات کە هەر لەو قۆناغەدا بمێننەوە، بەڵکوو لە هەوڵی بەردەوامدا دەبیت بۆ ئەوەی بگەیت بە قۆناغێکی باشتر و چاکتر لەوەی کە ئێستا تێیدایت. خۆتت قبوڵ بێت، ئەوەت خۆش بوێ کە هەیت، بەڵام ڕازی مەبە بەوەی کە تێیدایت. تەموعی بەرزتر و زیاترت هەبێ، بەردەوام و بەردەوام لە هەوڵی فێربوونی شتی نوێ بە، بەدوای دۆزینەوە و کەشفکردنی کەلێنە نەزانراوەکانی ڕۆحی خۆتەوە بە. تۆ خۆریت. نەچوە زێبیان دەڵێت بۆ ئەوەی ئەوان درەوشانەوەی تۆ ببینن دەبێ لێیان دوورکەویتەوە چونکە تۆ وەک خۆر وایت لەبەرئەوەی کاتێک زۆر نزیکیت ڕووناکی و درەوشانەوەکەت ئەوان کوێر دەکات وە کاتێک تۆ دووریت لەوان ئەوان بەدوات دەکەون و ڕووناکی تۆیان دەوێ دەی لێیان بگەڕێ با بە دوات بکەون، گەر دوور بیت ئەوان هەر رووناکی تۆیان پێ دەگات، بەڵام سوپاسگوزاریان بۆ ئامادەبوونی لە لایەن ئەوان جیاوازە لە پێزانین و رێزلێنان لە وجوودی تۆ، گەر ئەوان پێزانینیان نەبوو بۆ وجوودی تۆ، دەی رەنگە هەرگیز هەست بە نەبوونی تۆش نەکەن لە کاتی نەبوونتدا. لە سەرەتاوە هەرگیز درەنگ نییە یاخود زوو نییە بۆ ئەو شتەی کە شایەنی تۆیە و دەتەوێت، هیچ سنوورێک بۆ کاتەکەی نییە، هەر کات حەزت کرد بوەستە. تۆ دەتوانی خۆت بگۆڕیت یان وەکو خۆت بمێنیتەوە، هیچ یاسایەک بوونی نییە، بۆ ئەمە کە بڵێ ئاوا بکە و ئاوا مەکە دەتوانیت هەم باشترین بین و هەم خراپترینی خۆمان بەڵام بەو هیوایەم کە باشترین بیت بەو هیوایەم کە شتانێک ببینی کە ڕاچڵەکێنێ بەو هیوایە کە هەست بە شتانێک بکەیت کە پێشتر هەستت پێ نەکردوون هیوام وایە خەڵکانێک ببینی کە ڕوئیا و گۆشەنیگای جیاوازیان هەیە لەسەر ژیان. بەو هیوایەم ژیانێک بژی کە شانازی پێوە بکەیت و ئەگەر نەتوانی شانازی پێوە بکەیت بەو هیوایەم کە جورئەت و توانای ئەوەت هەبێت کە لە سەرەتاوە دەست پێ بکەیتەوە. تۆ فان. هاروکی موراکامی دەڵێ کاتێک تۆ فانەکە نامێنێت تۆ هەر بیریشت نامێنێت کە چۆن بەسەریدا سەرکەوتوویت کە چۆن توانیوتە بمێنیتەوە لە ژیان و بەردەوام بیت تەنانەت لە ڕاستیدا تۆ ڕەنگە هێشتا دڵنیاش نەبوویتەوە لەوەی کە ئایا تۆفانەکە تەواو بووە یاخود هەر بەردەوامە، بەڵام ئەو شتەی کە لێی دڵنیای ئەوەیە کە هەر ئەو لەو کاتەی تۆفانەکە دێیتە دەرەوە هەمان ئەو کەسە نامێنیتەوە کە لە سەرەتادا وابوویت، ئێ هەر ئەمەیە کاری سەرەکی تۆفانەکە. موعجیزە، موعجیزە کاتێک ڕوودەدات کە تۆ کۆڵ نەدەیت، کە تۆ واز نەهێنیت، کە تۆ مکووڕ بیت. گەردوون شتەکان بە ئاسانی نادات بە کەسەکان، گەوهەرەکان بە ئاسانی هەڵنابژێرێت بۆ خەڵک، نهێنی و سەرکەوتن و گەنجینەکان بە سانایی نادات بەدەستەوە، بەڵکوو بەو کەسانەی دەدات کە دەزانی هەوڵی تەواوی بۆ دەدەن و شایەنیانە. گەردوون عاشقی ئەو کەسانەیە کە کەللەڕەقن و واز ناهێنن. شانازی دەکەیت ڕۆژێک دێ لەسەرەوە لەو شوێنەی کە پێی گەیشتوویت سەیری دواوەی خۆت دەکەیت سەیری ئەو ڕێگەیە دەکەیت کە پێی داهاتوویت سەختیەکانت بیردێتەوە ڕێگە پڕ نەهامەتیەکەت دێتەوە پێش چاو پەستان و ئازارەکانت دێنەوە یاد لەو ترکەیەدا هەناسەیەکی قوڵ قوڵ پڕ بە هەموو گەردەکانی جەستەت هەڵدەمژی و شانازی بەوە دەکەی کە کۆڵت نەداوە، ئەمە خۆشترین هەستێک دەبێت کە لە تەواوی تەمەنتدا بیچێژی. شایەنی بێت. ئەو هەڵەیەی کە پێشتر دەمکرد و بیرم لێ دەکردەوە ئەوە بوو کە ئازار نەهێڵم لە ژیانمدا، ئەوە بوو کە بگەم بە قۆناغێک کە چیتر ئازار نەدرێم و دەرد نەبینم، سەختیم تووش نەبێت، بەڵام ئەوەی بۆم دەرکەوتووە ئەوەیە کە لە ژیاندا شتێک بوونی نییە بە ناوی ئازار نەچەشتن و نەبوونی سەختی و نەهێشتنی، ئەمانە شتانێکن بە بەردەوامی تووشی هەموو مرۆڤێک دەبن، بەڵکو ئەوەی لەسەر هەر مرۆڤێکە ئەوەیە شتێک بدۆزێتەوە کە شایەنی ئەو ئازارچەشتنە بێت. شش، چاوەکانت داخە، گوێ لە شەپۆڵەکان بگرە، هەستی پێدەکەیت؟ هەست بەو شتە دەکەی کە منیش هەستی پێدەکەم؟ ڕەنگە هەستەکانمان جیاواز بێت، ڕەنگە ئەو شەپۆڵانەی بیری تۆ بەلای شتێکی تردا بەرن، ڕەنگە دڵخۆشت بکەن یان دڵتەنگ، کە خۆشت نازانی بۆچی، گوێ بەمە مەدە، ئەوەی گرینگە ئەوەیە بزانی کە نهێنییەکە گوێگرتنە، گەر گوێ بگرین زۆر شت هەیە لە دەوروبەر، لە تەواوی سروشت، لە تەواوی گەردوون، لە تەواوی جوڵە و شەپۆڵ و وزە و ئەلیکترۆنەکان کە دەیانەوێت شتمان پێ بڵێن و بە بەردەوامی. دەیانەوێت نهێنییەکەمان بۆ ئاشکرا بکەن، بەڵام تەنها ئەوانە گوێبیستی ئەو نهێنییانە دەبن کە گوێ دەگرن. گوێ بگرە. بێدەنگ بە. شش، گوێ بگرە. شش، هەستی پێ دەکەیت؟ تا سەر نابن. ڕەنگە ئێستا شتەکان زۆر خراپ بن. ڕەنگە دڵت زۆر تەنگ بێت. هەستەکانت گرژ بن و هیچ هیوایەکت لێ دیار نەبێ. و ڕەنگە چەندین جار ڕۆژەکانت بە گریان تێپەڕاندبێت، چەندین جار هیوات خواستووە کە شتەکان بەو شێوە نەبوان و بە جۆرێکی تر بوونایە، زۆر بێ هیوا بیت و پەستانێکی زۆر هەبێ لەسەرت، بەڵام شتێک هەیە دڵنیام ئەمانە هەتا سەر نابن، ڕۆژێک دێت هەموو ئەمانە دوور دەکەونەوە، ئەم پەستانانە نەهاتوون تا لەلای تۆ بمێننەوە، بەڵکو هاتوون تا بەلای تۆدا تێپەڕن، دواجار جێت دەهێڵن، تۆ هەر بەردەوام بە لە ڕێگەکەت. لێگەڕێ. پێمان جۆدرۆن دەڵێت. لە ژیاندا وا دەزانین کە خاڵە جەوهەرییەکە ئەوەیە کە لە تاقیکردنەوەکە دەرچین یان بەسەر کێشەکەدا سەرکەوین، بەڵام لە ڕاستیدا خاڵە گرنگەکە ئەوەیە کە شتەکان چارەسەر ناکرێن، بەڵکو بۆ ماوەیەک دێنە بەردەمت، دواتر تێکدەشکێن و لادەچن، دواتر دووبارە کێشەکان دێنەوە لای یەکتر و دووبارە لە بەردەمت ڕاست دەبنەوە و دیسان تێکدەشکێننەوە و دەڕۆن. ئیتر بەم شێوەیە دۆزینەوەی خۆت و گەشەکردن ئەوەیە کە لێی بگەڕێیت ئەم شتانەت بەسەر بێت و لە دڵتا جێگە و ژوور بۆ هەموو ئەم شتانە بکەیتەوە، جێگە بۆ خەم، جێگە بۆ پشوو، جێگە بۆ پەژارە، جێگە بۆ شادی، ئەو کاتە مرۆڤ تووشی ئازاری ڕاستەقینە دەبێتەوە. کە داوای شتی جیاواز لەم شتەی سەرەوە بکات. خەمباری لەوەوە دێت کە ئازاری خۆمان بدەین بەوەی کە چاوەڕێی ئەوە بین کە شتی خەیاڵی بەسەر واقیعدا سەرکەوێت. خەمباری لەوەوە دێت کە بخوازین کە خەڵک و شتەکان یان شوێنەکە جیاواز بووایە لەوەی کە ئێستا تێیدایت ئینجا دڵخۆش دەبوویت لێگەڕێ شتە سەختەکانی ژیان تێکت بشکێنێ لێگەڕێ کاریگەریان هەبێ لەسەر تۆ لێگەڕێ بتگۆڕن لێگەڕێ ئەم ئازارە ببێتە مامۆستای تۆ ئەزمونەکانی ژیانت بەم شتانە دەیانەوێت شتێکت پێ بڵێن لەسەر خۆت خۆتی لێ مەدزەوە و خۆت لەناو پەردەکانی خۆتەوە حەشار مەدە لەبەر ئەم شتە ڕامەکە کە دەیەوێت پێتی بڵێت و فێرت بکات، بەڵکو خۆتی هەڵدە ناوەوە، نوقم بە تێیدا. خاڵی شکان. کێشە شکست نییە. کێشە ئازار نییە. کێشە کەوتن نییە، بەڵکو کێشەکە شتێکی ترە. ئەوەی چارەنووسی مرۆڤ دەگۆڕێت تەنها شکست و کەوتن نین. ئازار و دەردەسەری نین. بێهیوای و بێ ئەمەلی نین. بەڵکو ئەوەی خاڵی دەستپێکە ئەوەیە کە تۆ دوای ئەوەی کە لە سەختترین بارودۆخدایت، دوای ئەوەی کە شکست دەهێنیت، دوای ئەوەی کە وردوخاش دەبیت، بڕیاری تەسلیم بوون نەدەیت و هەڵستیتەوە سەرەرای ئەوەی کە لە سەختترین حاڵەتی ژیاندایت. ئەوەی ژیانی مرۆڤ دەگۆڕێت ئەو بڕیارەیە کە تۆ دوای شکست دەیدەیت و بەردەوام دەبیت. جیاوازی کەسی سەرکەوتوو و کەوتوو هەر ئەو خاڵەیە، هەر ئەو قۆناغەیە. مرۆڤی شکستخواردوو لەو چرکەیەی کە دەکەوێ بڕیار دەدات کە هەرگیز هەڵنەستێتەوە، بەڵام مرۆڤی بە ئیرادە ئەو خاڵی شکان و کەوتنە بۆی دەبێتە یەکەم هەنگاوی سەرکەوتن لە هەموو شتێک. لە فلیمی بەرەو کێوەوە دەڵێ بەڵام تۆ زۆر هەڵەی وا بیرکەیتەوە کە چێژی ژیان تەنها بەستراوەتەوە بە پەیوەندی لەگەڵ مرۆڤەکانەوە، خودا چێژی ژیانی لە هەموو شتێکدا داناوە کە لە دەوروبەرماندایە، تەنها دەبێ خەڵکی بگۆڕێن، شێوەی بینینیان لە ژیان بگۆڕن، ئەوە بگۆڕن کە چۆن سەیری شتەکان بکەن. خۆشی ڕادەبەدەر.